شەوی دو سەد و شەست و پێنج. شەهرەزاد و تێمە حاڵی یاسەمین بوو عەلادینی خاڵ داریان بە شتومەکەکەوە بردە بەردەم خەلیفە. خەلیفە لێی پرسین، لە کوێ دۆزرایەوە؟ پێیان وت لەنێو ماڵی عەلادینی خاڵدار. خەلیفە شتومەکی دۆزراوەکەی تاوتوێ کرد، چرا زێڕینەکەی تیا نەبوو. ئەمجا ڕووی کردە عەلادین وتی، چرا زێڕینەکە کوا؟ ئەویش وتی، من نەدزیومە، نە لای منە، نازانم لە کوێیە. خەلیفە وتی، ئەی خاین! چۆن ئەبێ من لە خۆمن نزیک بکەمەوە کەچی تۆ من لە خۆت دوور بخەیتەوە؟ من متمانەت پێ ئەکەم، تۆ خیانەتم لێ ئەکەی. ئەمجا فەرمانی دەرکرد لە سێدارەی بدەن ئەم جاوالی و بانگدەری دەوڵەت کەوت نە بانگەواز ئەمە کەمترین سزایە بۆ ئەوانەی خیانەت لە خەلیفەکانی ڕاشی دەینەکەن خەڵکەکەیش لە دەوروبەری سێدارە کۆبوونەوە ئەمە حالی علادین بوو بەڵام ئەحمد دەنف گەورەی علادین و دەست و پێوەندەکەی لە ڕزوو باخکەیدا دانیشتبوون و لەو پەڕی خۆشی و بەختیاری دابوون هێندەیان زانی یەکێک لە ئاودێران لە ئەحمد دەنف هاتە پێش و پێیوت ئەی ئەحمەدی پێشەنگ تۆ ئاگاد لە ڕووداوەکان نییە ئەحمەد وتی دەنگ و باس چییە ئاو دێرەکەوتی عەلادینی کوڕت بەرەو سێدارە بن ئەحمد دەنەفوتی باشە حەسەن شومان چیت پێکرێ ئێژوتی ئەلادین پاک و بێگەردە کەسێک هەیە ڕقی لەیەتی تووشی کردووە ئەیش وتی چی بکەین باشە ئاودێرەکەش وتی ڕزگاربوونی خوا یاربێ لەسەر دەستی ئێمە بێ حەسەن شۆمان چوە لای بەڕێوبەری بەندیخانە و پێیوت یەکێکمانەوەیە کە فەرمانی کوشتنی درابێ ئەویش بەندێکی دایە کە زۆر لە علادی نەچوو سەری داپۆشی هێنایە نێوان خۆی و ئەحمد دەنف قاچی خستە سەر قاچی مشعلی مشعلی پێیوت لاوەکە باکارەکەم بکەم ئەوێژوتی خیانەت لەو کەسە مەکە کە متمانەت پێەکە خەلیفە پلەوپایی بڵندی کردی و متمانەی پێبەخشیت چۆن شتەکانت دزی ئەلادینی ژوتی بەخوای مەزن نە ئەوە کاری منە و نەدەستی منی تێدا بوو ناشزانم چێ کردوێتی ئەحمد دەنەڤوتی کەوا بوو کەزنەی کردووە دژمنێکی ناسراو نەبێ بۆ ئەوەی پاداش وەربگرێ بەڵام ئەلادین تۆ لە بەغدادا نەمێنی باشترە چونکە پاشایان لێبوردنیان نییە هەر کەسێک گلەی پاشایانی بەسەرەوە بوو ناحەوێتەوە ئەلادین پرسی گەورم ڕووکەمە کوێ ئەحمد دەنەف بە حەسەن شۆمانی وت ئاگات لە خۆت بێ گەر خەلیفە هەواڵی منی لێپرسی بڵێ چۆتە گەڕانی ناوشار ئەمجا دەستی گرت و لە شار چوونە دەرەوە تا گەشتە باخێکی ڕەزیمێ و دوو سوارەی جویان بینی کە لە کرێکارانی خەلیفە بوون ئەحمد دەنەف بە جووێکی وت، دەی باجم بدەنێ. جووەکان وتیان، بۆچی باجت بدەینێ؟ ئەویش پێی وتن، چونکە من باجگری ئەم دۆڵەم. ئەمجا هەر یەکەیان سەد دیناری دایە. ئەمجا ئەحمەد دەنەف هەردووکیانی کوشت و خۆی سواری هێستریەک بوو، ئەوی تریان عەلادین سواری بوو، ڕۆیشتن تاکوو گەشتنە شاری ئیاس، چوونە خانێک و شەو مانەوە. بەیانی عەلادین هێسترەکەی خۆی فرۆشت و دەرگاوانی خانەکەی ئاگادار کردەوە لە هێستری ئەحمد چوونە لێوارەکانی دەریای ئیناس و سواری پاپۆر بوون بەرەو ئەسکەندەریا ئەحمد دەنەف و عەلادین بەرەو بازار بوونەوە لە مەزادخانەکەیدا گوێیان لێبوو زیادکردنی هەبوو بۆ خانوویەکی سەرخان و ژێرخان کە لە ژێرخانەکەیدا دوکان هەبوو نرخەکەی گەشت بە 950 دینار ئالادین زەمی کردوتی هزار دینار دەڵاڵەکە لەسەر عەلادین بڕاندیەوە و خانووەکەش خانووی بەیتولمال بوو کلیلەکانی وەرگرت ڕۆشتن خانووکەیان کردەوە سەیریان کرد ڕاخەر و نوێن و پێویستەکانی ماڵی هەموو تێدایە هەروها گاز و قوتوی بۆن و گوری سوپەت و تیانەیەکی زۆر پڕن لە زریزانە و کەن و ڕکابات شوژن و دەرزی و چەقۆ و مقەست شتومەکی تریش چونکە خاوەنی خانووکە کۆنەفرۆش بووە ئەم جا ئەحمد دەنەف پێیوت ئەلادین جان ئەوە خانوێکی سەرخان و ژێرخان دووکانی پڕ بە کۆنە بیان فرۆشە و کاسبی بکە خوایش ڕۆزی دەدا سێ ڕۆژ لە لای مایەوە ئەم جا پێیوت من ئەگەڕێم و لای خەلیفە تەقەلا دەمزانم چێ ئەم فێڵی بۆت داناوە بەڵکو خەلیفەش لێت خۆش بێت و منیش بنێرم بە شوێنتدا لەبەرەوە ئێرە جێمەهێڵە ئەم جا بەرەو شاری بەغداد لەوێ چوە لای حەسەن شومان و لی پرسی ئاخۆ خەلیفە هەواڵی منی پرسیوە حەسەن شومان وتی نەخێر هەر تۆیشی لەبیر نەبووە ئەم جا کەوتەوە کارکردن لە پلە و پایی خۆیدا کەوتە گوێ هەڵخستن لەبارەی لە سێدارەدانی علادینەوە بۆیان جێڕایەوە کە ئەو ڕۆژی لە سێدارەدانە خەلیفە بە جەعفەری وەزیریەڵێ حەزەکەم علادین بە سێدارەوە ببینم وەزیریش لەگەڵی داڕۆشتۆ بۆ شوێنی سێدارەکە فەرمانی دا دایگرن کە داگیرا خەلیفە لە نزیکەوە بینی و سێری کرد لە هەردوو پاژنەی پێی ناوی هەردوو شێخەکەی کوترا بوو ئەم جا بە وەزیری وت ئەلادین سنە مەزە بوو ئەمە ڕافزیە وەزیروتی سبحان الله ئەلا مضەو چزانین ئەمە ئەلادینیان نا خەلیفە فەرمانیدا بینێژن ئیدی ئەلادین لەبیر چۆوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو چیرۆکی ئەسلانی کوڕی عەلادینی خاڵدار شەهرەزاد جێڕایەوە ئەمە لەبارەی عەلادینەوە حەب زڵم بەزازەی کوڕی والی ئەمجارە نەخۆشکەوتەوە ئیتر هەڵنەسایە و مرد و نێژرا یاسەمینی ژنی عەلادین کە سکی هەبوو کرایە کەنیزەک لە ماڵی والی نۆ مانگ و نۆ ڕۆژی تەواو کرد و کوڕێکی جوانی بوو کارەکەران لێی کۆبوونەوە پرسیان ناوی چی لێ ئەنەی یاسەمین وتی گەر باوکی لێرە بواە ئەو ناوی لێنا کە لێرە نییە ناوی ئەنێم ئەسڵان دوای ئەوەی تەمەنی بووە دوو ساڵان لە شیری بڕیەوە ڕۆژێکیانی یاسەمین لە چێشخانە سەرقال بوو ئەسلان ڕۆشتە حەوشە و لێەوە بە پەیژەیەکدا سەرکەوت تومەس ئەمەی بۆی چوو ماڵی میرخالید بوو میرکە مناڵە جوانەی بینی کردێ باوەشی وتی سبحانە الله لەم جوانیە سەرنجی وردی ڕووی مناڵەکەیدا ئەلادینی خاڵداری وەبیرهێنایەوە. دایکی ئەسڵان زۆری بۆ گەڕا. ناچار بە پەیژەکەدا سەرکەوت، سەیری کرد لە باوەشی میر خالیددایە. خوا خۆشەویستی ئەو مناڵەی خستۆتە دڵی میر خالیدەوە. کوڕە کە دایکی بینی خۆی فڕێدایە باوەشیەوە. میر خالید بانگی کرد وتی، کەنیزەکەکە وەرە. کە یاسەمین چووە بەردەمی میر خالید پرسی ئەمە مناڵی کێیە؟ ئەویش وتی کوڕی خۆمە. میر پرسی باوکی کێیە؟ یاسەمین وتی کوڕی عەلادینی خاڵدارە، ئێستاش کوڕی تۆیە. میر خالید وتی عەلادین خاین بوو. ئەمجا پێی وت گەر ئەم مناڵە گەورە بوو پرسی کوڕی کێم؟ پێی بڵێ کوڕی میر خالیدی بەڕێوەبەری پۆلیسە. یاسەمین وتی بەسەر چاوان. ئەم جامیر خالید فەقەی بۆ گرت و فێرە خوێندن کرا قورآانی پێخەتم کرا پەروەردەیەکی جوان کرا ئیدی ئەسلان بە میرخالیدی ئەوت بابە کە گەورە بوو لەگەڵ خۆی ئەی بردە گۆڕەپانی ڕمبازێن و ئەسلانی فێرە سواریە کرد و شەڕشم شێر و ڕێوشوێنی جەنگ تاوەکو بۆ جەنگاوەرێکی بە توانای ناسراو کە تەمەنی بۆ چواردە ساڵ پلەی میری وەرگرت وا ڕێکەوت لەگەڵ ئەحمەدی حەوجۆشی دزان بووە هاوڕێ شەوێکیان کە ئەحمد ئەسلانی بانگهێشتی ماڵەوە کردبوو میانە خواردەوە ئەحمد چرازێڕی خەلیفەی لە بەردەمیاندا داگیرساند بوو ئەحمد بەدمەست بوو ئەسلان پێیوت ئەم چرایم پێشکەش بکە ئەحمد وتی ناتوانم پێت ببەخشم ئەسلان پرسی بۆ ئەویش لە وەڵام داوتی چونکە خەڵکی لەسەر کوژراوە ئەمیژوتی خەڵکی چی لەسەر کوژراوە ئەحمەد وتی یەکێکیان بۆ هێناین و کردیانە سەرۆکی شەستەکە ناوی عەلادینی خاڵدار بوو دواتر کوژرا ئەمیش پرسی چیرۆکی ئەمە چۆن بووە ئەیژوتی تۆ برایەکت هەبوو ناوی حەبزوڵمی بەزازە بوو تەمەنی شانزە ساڵان بوو لە باوکی خواست کەنیزەکێکی بۆ بکرێت بەسەرهاتەکەی بۆ جێڕایەوە باسی لاوازی حەبزوڵم بەزازە و ئەو زوڵمەی لە عەلادین کراوە بۆ جێڕایەوە ئەسڵان لە دڵی خۆی داوتی ڕەنگە ئەو کەنیزە کە دایکم بووبێت و ئەلادینی خاڵداریش باوکم بە دڵتەنگی جێهێشت و چۆلای ئەحمد دەنەف کە ئەحمد دەنەف بینی وتی پەنا بەو خوایی لەوێنەی نییە حەسەن شومان پێیوت گەورم ئەوە سرد لە چی سوڕماوە ئەوی ژووتی لەم لاوە هەر زۆر لە عەلادینی خاڵدارە چێ ئەمجا بانگی کرد لێی پرسی دایکت ناوی چییە؟ ئەسڵان لە وەڵام داوتی کەنیزەکە یاسەمینی ناوە ئەمجا پێوت دڵمەدە لە دڵ هەبێ و نەبێت هۆ هەر کوڕی ئەلادینی خاڵداریت بەڵام کوڕەکەم بچۆ لە دایکت بپرسە ئەسڵان وتی زۆر باشە کە چۆ لای دایکی و پرسی پێیوت کوڕی میرخالی دیت ئەسڵان وتی نەخێر ئەلادینی خاڵدار بابمە دایکی دەستی کردە گریان وتی کێ ئەمەی پێ وتی؟ ئەی ژوتی ئەحمە دەنەفی پێشەنگ پێی وتم ئیتر دایکی چی بەسەر هاتبوو بۆی جێڕایەوە ئەم جاوتی کوڕەکەم وا ڕاستی دەرکەوت تۆ میرخالیت بەخێوی کردویت بەڵام ئەلادینی خاڵدار باوکتە توخوا کوڕەکەم ئەم جارەکە ئەحمد دەنەفت بینیەوە پێی بڵێ توخوای گەورە تۆڵی ئەلادینی خاڵداری باوکم لە کوژەرەکەی بکەرەوە شەهرەزاد شەهرەزاد گێڕایەوە ئەسڵان لە لای دایکەوە بەرەو ئەحمد دەنەف چوو هەردوو دەستی ماچ کردوتی لێم کۆڵیەوە بۆم دەرکەوت کوڕی عەلادینی خاڵدارم ئێستاش لێ دەخوازم تۆڵەی باوکم لە کوژەرەکەی بکەیتەوە ئەمجا لە ئەسڵانی پرسی جا باشە کێ باوکتی کوشت ئەیژوتی ئەحەی حەوجۆشی دزان ئەمجا لێی پرسی کێ ئەم هەواڵی پێدایت ئەویش وتی چرا زێڕینەکەی خەلیفم لای ئەو دیوە کاتێک پێم وت ئەو چرایم پێ ببەخشە پێیوتم چەندین کەس لەسەر ئەم چرایە کوژراون ئەم جا بۆی جێڕامەوە کە چوەتە ماڵی خەلیفە و ئەو زێڕشتومەکانەی دزیوە و لە ماڵی عەلادینی باوکم شاردوێتیەوە ئەم جا بە ئەسڵانی وت ئەزانی شەکەی هەر کاتێک میرخالیدت بینی بەرگی جەنگی پۆشی پێی بڵێ منیش بەرگی جەنگم ئەوێ کە لەبەری بکەم کە هەلت بۆ ڕەخسا لە بەردەم خەلیفەدا شێوەک لە شێوەکانی ئازاتی بنوێنە دواتر خەلیفە پێ دەڵێ خوازیاری چیت ئەسڵان تا بۆ جێبەجێ بکەم تۆیش بڵێ تۆڵەی باوکم لە کوژەرەکەی بکەرەوە ئەویش پێ دەڵێ میر خالید باوکتەو زیندووە تۆیش بڵێ قوربان عەلادینی خاڵدار باوکی منە و میر خالید گەورەی کردووم ئەمجا چی لە نێوان خۆت و ئەحمەدی حەو جۆشی دزاندا ڕووی داوە بۆی بگێڕەوە ئەمجا پێی بڵێ ئەی میری موسوڵمانان فەرمانم پێ بدە تاکو ماڵ و گیرفانی بگەڕێم بەڵگەی زیندووت بۆ دێنم. ئەویش وتی زۆر باشە ئەم جا گەڕایەوە ماڵ کە سەیری کرد میر خالید خەریکی پۆشینی بەرگی سەربازیە بۆیە پێیوت حەزەکە منیش وەکو تۆ بەرگی سەربازی و جەنگاوەری بپۆشم و لەگەڵ تا بێم بۆ دیوەخانی خەلیفە میر خالید ڕێی پێدا و پێکەوە چوون بۆ دیوەخان ئەم جا خەلیفە و جەنگاوەرانی چوونە دەرەوەی شار و ڕەشماڵ و دەواریان هەڵدا و جەنگاوەران لە ڕێزی سوپا داوەستان دەستکرا بە یاری و ڕمبازیان تۆپ و سۆی لە جان یەکێ بە داری دەستی لە گۆیەکەی تۆبە بچووکەکەیدا ئەوی دی لێدایەوە لە نێو جەنگاوەراندا سیخڕێکی دژمن هەبوو ئەو سیخڕە بە سواریەوە دارەکەی دەستی کێشا بە گۆیەکەدا بەرەو ڕووی خەلیفە ئەسلانیش خۆی دایە بەر تۆپەکە و نەیهێشت بەر خەلیفە بکرێت و بەدارەکەی وای لێدا بەرسی خوڕەکە کەوت و لەسەر ئەسپەکەی گلااو کەوتە زەوی خەلیفە کامەی بینی وتی خوا پشتیوانیت بێ ئەسڵان کە یاری تەواو بوو سواران دابەزین و لەسەر کورسیان دانیشتن خەلیفە نردە دوی ئەو کەسەی کە بەرەو ڕووی لە گۆیەکەی داوە کە ئامادەیان کرد پێی وت چێ هانی دایت وا بکەی ڕاستم پێ بڵێ تۆ دۆستمانیت یان دژمن ئەیش وەڵامیدا من دژمنی تۆم و ئەمویست بتکوژم ئەمجا پرسی بۆچی تۆ مسلمانیت ئەویش وتی نەخێر من ڕافزیم هەر لەوێدا فەرمانی دا لە سێدارەی بدەن ئەم جا بە ئەسلانی وت چیم لێ خوازی ئەسلانی ژوتی خوازیاری سندنەوەی تۆڵەی باوکی کوژاوم لە کوژەرەکەی خەلیفە ژوتی باوکت زیندووە لەسەر هەردوو پێوەستاوە ئەمجا ئەسلان پرسی پێ دوایە کێ باوکمە خەلیفەوتی میرخالی دیوالی ئەمیش وتی، بەڵێ والی گەورەی کردووم، لە ماڵی ئەودا پەروەردە بووم، بەڵام عەلادینی خاڵدار باوکمە. ئەمجا خەلیفە وتی، باوکت خیانەتی لێ کردم. ئەسڵان وتی، ئەی میری موسڵمانان، پیاوی دەستپاک هەرگیز خیانەت ناکا، باوکم چ خیانەتێکی لێ کردی؟ خەلیفە وتی، بەرگەکەم و هەندێ شتومەکی دزیوم. ئەسڵان پرسی، لاوازی لە بەندیخانە داگیڕایەو پێیوتم کە ئەو بەرگەکەتی و چرا زێڕینەکەتی دزیوە ئێستاش خوازیاری تۆڵەی باوکمم لەو کوژەرەی خەلیفەش بێ سێود و فەرمانی دا ئەحمەدی حەوجۆش بگرن چەکدارانی دەربار چوون و گرتیان ئەمجا خەلیفە پرسی ئەحمەدی دەنەف لە کوێیە ئەویش ئامادە بوو خەلیفە فەرمانی دا کە ماڵی حەوجۆش بپشکنن چرا زێڕینان هێنا خەلیفەوتی خائین ئەم چرایت لە کوێ بوو ئەویش وتی قوربان کڕیومە خەلیفە وتی ئەم چرایە بە کێ ئەکڕدرێ فەرمانی دا لێدەن ئەمجا دانی پێدانا کە لەگەڵ جبە و بەرگی شادا دزیوێتی ئەمجا فەرمانی دا بەندی بکەن و والیش لەگەڵی دابێ والی هاواری لە هەستاوتی قوربان من بێتاوانم فەرمانتان داوە علادین لە سێدارە بدرێ منیش فەرمانی تۆم جەبەجێ کردووە من بێ ئاگا بووم لەم فڕوفێڵە ئەو تەگبیرە لە نێوان پیرێژن و ئەحمەدی حەوجۆش و ژنەکەمدا بووە دەستم دامێنت کاک ئەسلان ئەسلانیش کەوتە پاڕانەوە بۆ والی میری مسلمانان وتی دایکیان کوڕە لەکوێە والی وتی لای منە خەریفە ژووتی وا فەرمانت ئەدەمێ با جلوبەرگی ژنەکەت بپۆشێت و هەموو خشڵ و زێڕ و ئاڵتۆنی ژنەکەت بکات بەخۆیدا ئازاد بکرێتەوە خانووە مۆر کراوە دەست بەسراگیراوەکەی بۆ بگەڕدرێتەوە سەر لە نوێ ماڵەکەی بۆ پۆشتە بکرێتەوە والی ژووتی بە چاوان والی گەڕایە ماڵ و فەرمانی خەلیفی بەجێهێنا کلیلی ماڵەکەشی دا دەست ئەسڵان خەلیفەوتی چی ئەخوازی بخوازە ئەسڵانیش وتی خوازیاری شادبوونەوەم بە باوکم خەلیفە دەستی کردە گریانوتی پێم وا بێ باوکت لە سێدارە دراوە بەڵام بە گیانی شیرینم هەر کەسێک مژدەی نەمردنی علادینم بداتێ هەرچی داوا بکە پێ بەخشم ئەحمد دەنف هاتە بەردەم خەلیفەوتی وا هاتمە ژێر سایەت خەلیفەژوتی بێخەم بە پارێزراوی ئەی ژووتی مژدە بێ ئەلادینی خاڵدار تەندروستە و زیندووە خەلیفەوتی ئەوە ئەڵێ چی ئەحمد دەنەفی ژووتی بەسەری بەڕێزتان ئەمە ڕاستە و خۆم چوم بەندیەکم هێنا لە بەندی خانەکە حکومی لە سێدارەدانی بەسەردادرابوو خستمە شوێنی ئەلادین و لەبری ئەو لە سێدارەدرا ئەنجا عەلادینی خاڵدارم بردە شاری ئەسکەندەریە و لەوێ دووکانێکی کۆنەفرۆشیم بۆ کردەوە ئەمجا خەلیفەش وتیەوە فەرمانمدا بەسەردا کە بۆم بهێنیتەوە ئەحمد دەنەفی ژووتی بەسەر چاوان ئەمجا خەلیفە فەرمانیدا دههزار دیناریان بۆ سرف کرد دواتر ئەویش بەرەو ئەسکەندەریە بۆەوە شەوی دوو سەد و شەست و هەشت. پاشماوەی چیرۆکی ئەلادینی خاڵدار. شەهرەزاد وتی ئەوە هەواڵی ئەسڵان بوو. عەلادینی خاڵداریش بەرەو ئیفلاس بوون ئەچوو، دووکانەکەی شتومەکێکی ئەوتۆی تێدا نەمابوو. ڕۆژێکیان کە خەریکی وردە و پردەی دووکانەکەی بوو، مووروویەکی پێنج ڕووی بە زنجیرێکی ئاڵتوونەوە دۆزییەوە کە سەیری کرد، هەر ڕوویەکی چەند نووسینێکی پێوەیە. ئەڵێی قاچە مێروولەیە. کە تەلسم و سیحرن. دەست و پەنجەی هێنا بە ڕووەکانی گۆیەکەدا، بێسوود بوو. ئەمجا بە خۆی وت. ڕەنگە دوعای ترس بێ ئەم جا هەڵی واسی بە دوکانەکەدا هێندەی پێنەچوو قنسڵێک هاتە ژوورۆ دانیشت ئەم جا ئەو گۆیە هەڵواسراوەی بینیوتی قوربانە و گۆیە هەڵواسراوە بۆ فرۆشتنە ئەوژوتی هەموو شتەکان بۆ فرۆشتنە کابراوتی هشتا هزار دینارت بدەمێ ئەم دەیتێ ئەیژوتی نەخێر ئەم جاوتی سە هزار دینارت ئەدەمێ ئەلادێنی ژوتی بۆ تۆ بە سە هزار دینار کابراش وتی پەسەندمە. قونسوڵەکە وتی شار لە دەست پڕە نەمێرا پارە لەگەڵ خۆم بێنم ئەگەر لەگەڵم دابێ تاکو و پاپۆڕەکەم پارەکە دەدەمێ لەگەڵیدا تۆپێ قوماشی ئەنگۆرە و تۆپێ گەڵتڵەس و تۆپێک قەیفە و تۆپێک جخت دەدەمێ ئەلادینی شەستا و گۆیەکەی دایە کابرا و دووکانی داخست و کلیلەکەی دا دراوسێ دووکانەکەی و پێیوت براکەم وا من لەگەڵ ئەم قونسوڵە ڕۆم گەر نەگەڕامەوە ئەم کلیلانە بدە بە ئەحمەد دەنەف ئەو پیاوەی منی هێنا ئێرە ئەمجا ئەمەی بۆ بگێڕەوە کە گەشتە ناو پاپۆڕەکە قۆنسوڵەکە فەرمانیدا کورسیەکیان بۆ هێنا تاکو دابنیشێ ئەم جاوتی پارە بێنن پارەکە و هەر پێنج تۆپە قماشەکەی دایە ئەم جا پێیوت گەورم دڵم خۆش بکە بە خواردنی بابۆڵێک یان خواردنەوەی ئاوێک ئەلا دینوتی گەر ئاو هەبێ ئەخۆمەوە ئەمجا قنسوڵەکە فەرمانی دا شربەتی بۆ بێنن کە خواردێ دوای کەمێک بورایەوە مادەی هۆشبەریان بۆ تێکرد بوو دواتر بردیانە ناوی پاپۆڕەکە لەنگەریان کۆکردە و چارۆکیان هەڵدا پاپۆڕەکە ڕۆیشت تاکو و گەشت نەناوەندی دەریا ئەم جاچوون ئەلادینیان هێنا سەرپشتی پاپۆڕەکە ئاویان بە دەم و چاودا کرد کە بە ئاگا هاتەوە پرسی ئەوە من لە کوێم ئەژوتی تۆلای من بارمتەی برانە بەر دەواازەی کۆشکی قەیتون هەرزوو کیژێکی جوانی بە پەچە پۆشراو هات خواروتی ئاخۆ گۆیەکە و خاوەنەکەی تێنا ئەیژوتی هێناومە ئەم جاوتی کوا گۆیەکەم بدەرێ ئەویشدا دەستی ئەم جا چۆ کەناری دەریا و تۆپی ئارامی تەقان ئەمجا پاشای ئەو شارە زانی کە کەشتیەوان بەبێەوەی گەڕاوەتەوە بەرەو لای هات کە گەیش لی پرسی سەفەرەکە چۆن بوو ئەیژوتی سەفەرێکی هەرزۆر باش بوو کەشتیەکیشم لەڕێگا دەستکەوت بە چل و یەک سەرنشینی بازرگانی موسڵمانەوە ئەیژوتی دەبا بهێنرێنە کەنار دەریا ئەوانیش کۆت و زنجیریان لێکردنەوە هێنانن کە لە نێوانیاندا عەلادین بوو پاشا پێش خۆی دان بەرەو دیوەخان کە دانیشت یەکەم کەسیان بردە بەردەم لێی پرسی ئەی مسلمان لە کوێوە هاتووی ئەیژوتی لە شاری ئەسکەندەریەوە پاشا فەرمانی دا بە کوژەر لە ملیاندا ئیدی بەو شێوە تاکو و چل کەسی لێکوشتن ئەلادینی خاڵدار دوایەمین کۆیلە بوو کە هاتە پێش پاشا لی پرسی تۆ خەڵکی کوێیت وتی شاری ئەسکەندەریە ئەوش فەرمانی دا لە ملی بدەن جەلادی کوژەر شمشێری بڵند کرد کە ملی بپەڕێنێ لەو کاتەدا پیرێژنێکی بە شان و شەوکەت ڕووی لە شا کرد و پێیوت گەورم ئەی تۆ پەیمانت نەدامێ کە دوو کۆیلم بدەیتێ بۆ پەزێرایی دێرەکەمان پاشاش دەستی بڵند کرد بۆ جەلادی کوژەر کە لە ملیمەدا ئەم جاوتی خۆزگە زووتر بگەیشتیتایە هەر ئەم دانێ ماوە لەگەڵ خۆت بیبە ئەم جا پیرێژنە ڕووی کردە علادین وتی لەگەڵ مادەیت پەزێرایی کەنیسە بکەی یان لەسرت بدەن ئەی ژووتی پەزێرایی کڵێسەکەم ئیدی دەستی ئەلادینی گرت و بەرەو کڵێسەی برد کە گەشتن ئەلادین پرسی کاری من چیە بێ لێرە پیرێژن و تێمو بەیانێک پێنج هێستر لەگەڵ خۆت ئەبیتە ئەو شاخانە و پێنج بارداری و شکدێنی بۆ کلێسا بۆ زۆپاکان ئەمجا ئۆرتە و فەرشەکان کۆکەیتەوە گسکی کلێسا دەیت و دواتر ڕایانەخیتەوە هەروەها لە کارەکانی ترت عەلادین کە مانەی لە پیرێژن بیست نەخۆی بێزار بووتی بمبەرەوە لای پاشا با زوو بمکوژێ لەم کڵێسێ باشترە پیرێژنوتی بەخوای تر وایە بە دڵم نەبوویت ئەتبمەوە بۆ لای پاشا تاکو لە منت بکە ناو کڵێسەکەش دەکوێری نابینای تایە هەریەکەیان داوای ئیشێکی لەکەن ئەلادینیش خەم دایگرتبوو خۆشی نێزانی چی بکە ڕۆژێکیان پیرێژنی لێ پەیدا بوو لێ پرسیەوە بۆچی پەزێرایی کڵێسە باش ناکەی ئەلادین وتی بۆچی من چەند دەستم هەیە تاکو فریای خزمەتی ئەم هەموو بکەوم پیرێژنەوتی نەکبەت من تۆم تەنیا بۆ خزمەتکردن هێناوە ئەم جا بەزەی پێداتە و شیشێکی مسینی دایە کە سەرێکیان چوارمێخە بوو پێیوت بڕۆ بە شاردا بگەڕێ گەر والی بتبینێ ئەپرسێت چی دەوێ تۆیش بڵێ خزمەتی کڵێسە بکە لەبەر خاتری حەزرەتی مەسیح ئیتر ناتوانێ بە قسەت نەکە تەنەکە گەنمەکەی پێبدە فەرمانی پێبدە بژاری بکات و بیهاڕێت و بیشێلێت و بیکا بەنان بۆ کلێسا لەمە دو هەر کەسێک لە شاردا بەگوێی نەکردی لی بدە و لە کەس مەترسا ئەلادین وتی فەرمایشتە ئەلادینی داما و حەفدە ساڵ لەو کلێسێدا ئەمەکاری بوو ڕۆژێکیان لە کڵێسا لێ دانیشت بوو هێندەی زانی پیرێژنەک هاتە لای و پێوت ئەم شەو لە دەرەوەی کڵێسە بەسەربەرە ئالادین وتی جا بۆ کوێ بچم پیرێژن وتی لە مەیخانەیەکدا لە شار بمێنەوە یان بڕۆ ماڵی هاوڕێکت ئالادینیش پرسی بۆچی لە کڵێسە نەمێنمەوە وتی لەبەرەوەی خات و شازاد مریەمی کچی شای و حەننا دێتە سەردان نابێ کەس لەسرە ڕێ و ناوکلێسەدا بیبینێ ئەلادین لە دڵی خۆیدا بڕیاری دا شەو بچێتە بانیژەیەکەوە تاکو بۆ سبێنێ شازادە ببینێ ڕۆژی دواتر کیژەکەی شای و حەنای بینی هێندەی بەلاوە جوان بوو کچێکی دی لەگەڵ بوو قسەی بۆ کە دەیوت بخێر بیت زوبێ دەخان ئەلادین زۆر بە وردی سێری کرد وای بۆ چوو کە ئەمە ڕودیەی ژنیەتی کە کاتی خۆی مردبوو کە دانیشتن فەرمانی پێدا شازادە وتیەوەتا لەو شوێنی خۆحشاردانەوە خۆی حەشارداوە ئێستا گوێی لە گفت و گۆمانە ئەم جاکەوتە ژەنینی عود کە مردویشی ئەهێنایە وجود شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو.